گۆگرانی خۆشەویستی ڕادیو دەنگ جارێکی تر سڵاوتان لەبێت وەم کاتتان باش خۆشحاڵم لە بەرنمەیەکی تایبەت دێمەوە دیدار ئێوەی ئازیز لە ڕادیوی دەنگەوە ئازیزانم ئەم بەرنامە تایبەتەمان تایبەت کردو بە گفتوگۆکردن لەسەر ئەوەی کە ئەمڕۆ ڕۆژی جیهانی دیموکراسیە کە لە ساڵی 2010 کۆمەڵی گشتی نەتەوە یەکگرتووەکان بەمبەستی هاندان و پاراستنی بنەماکانی دیموکراتی پانزەی ئەیلولی وەکوو ڕۆژی جیهانی دیموکراسی دیاری کردووە بەمبەستی برەودان بە ژیانی دیموکراسی و هاوکات کۆمەڵی گشتی نەتەوە یەکگرتووەکان داوای لە هەموو وڵاتان و ڕێکخراوە نێودەوڵەتیەکان کردووە بە چالاکی جۆرا و جۆر یادی ئەو ڕۆژە بکەنەوە تاوەکو زیاتر کۆمەلگا هۆشیار بکەنەوە لەسەر ئەم پرسە ئەمڕۆ گفتوگۆکەین بە دیاریکراوی لەسەر هۆکارەکانی دیاریکردنی ئەم ڕۆژە بۆچی ئەگەڕێتەوە دیموکراسی لە هەرێمی کوردستان چۆن و لە چ ئاستێکدایە بە تایبەت و هاوکات ئەو ئالنگاریانی کە دێنە پێش دیموکراسی لە هەرێمی کوردستان خۆی لە چیا بینێتەوە و لەگەڵەوەشدا بۆ نمونە ئێمە پرۆسی هەڵبژاردن لە ئێستادا لە بەردەستمانەوە بانگەشە دەستی پێکردو و کۆمەڵێک لیست و قوارەی سربەخۆبوونی هەیە ئەمانوێ بزان ئەمە چ کاریگەریەکی ئەبێ لەسەر سیستەمی دیموکراسی لە هەرێمی کوردستان و ڕێگە چارەکان چین بۆ ئەوەی کە پرۆسەی دیموکراسی بەرەو باشتر و باشتر ببرێت بۆ گفتوگوێ زیاتر لەسەر ئەم بابەتە ئەمڕۆ لەگەڵ ئاریان ڕەوف شارەزا لە بواری زانستە سیاسیەکان و هاوکات مامۆستای زانکۆ کە بە شوێکی ڕاستەخۆ لەسەر هێڵی تەلەفۆن لەگەڵماندایە گفتوگۆکەین لەسەر ئەم بابەتە کاک ئاریان سلااو لێبێ و ئەم کاتەوە باش. ئەم کاتان بەش زۆر سپاس کاگاریان سەرەتا بەو پرسیارم دەست پێکەم هۆکاری دیاریکردنی با بڵین دوو جەنگی جیهانی یەکەم هاتوتە تایەوە کە ئەمانجی بەرقرارکردنی ئاشتی و ئارامی جیهانی لە هەموو با بڵین لەسەر گۆی زەویە پرسی دیموکراسیەکێکە لەو پرسە گرنگانی کە ئەتوانێ مەسلەی ئاشتی بەرقرار بکە لەسەر جیهانە بۆیە ڕۆژیشی بۆ دیاری کردووە مەسلەی دیموکراسی بەلای با بڵین نەتەوەگرتوەکانەوە مەسلەیەکی مرکزیە مەسلەیەکی گرنگە بە حکمی ئەوەی کە بەدەر لەوەی بەرقراری ئاشتی و ئاسایشی جیهانەکە مەسلەی مافەکانی مرۆڤ کە مەسلەی ئازادی نهێشتنی جیاوازی لە با بڵێن لە نێوانی نەتەوەکانە لە نێوانی ئاینەکان لە نێوان تەنان با بڵین مرۆڤ خۆیە کە جیاوازیشی با بڵین تەمیزگەرایی لە نێوان یاخود ئەوەی جیاکاری نێوانی ئافرەت و پیاواکە بەرحاڵ مەسلی دیموکراسی شێکە لەو مەسلە مرکزیانە لە نەتەوە گرتوەکان بۆیە ڕۆژیشی بۆ دیاری کردووە بەڵێ کاگاریان ئەمەوێ بزانم ئەم پرسە لە هەرێمی کوردستان وە چۆنە و لە چه ئاستێکدا بە تایبەت پرسی ئازادی کە تیشکت خستە سەری دیارە با من بۆ مەسلەیە دەست پێ بکەم ئایا دیموکراسی ئەو دیموکراسیە کە با بڵێن لە سەردەم یۆنانی کۆنەوە هەیە لە دەوڵتە شارەکانی یۆنانی کۆنەوە هەیە ئەم دیموکراسی هەر درێژکراوە دیموکراسیە نەخێت دیارە دیموکراسی مێژوی دیموکراسیمە تەماشا بکەن مێژویشی کۆنی هەیە بەڵام ئەو شکڵ و شازنیە کە ئەمڕۆ نەتەوە گرتوەکان و یاخود بۆ بە مەفهومێکی گشتی کە دەیان بە هەزاران نووسەر و بە هەزاران وڵات بانگشی بەڵام بە سەدان وڵات بانگشی بۆکە ئەم دیموکراسی کە ئێستانە قسە لە سەرەکە دیموکراسی لیبراڵە کۆمەڵێ مرتەکەزات یاخود کۆمەڵێ پایە و ئەساسیاتی هەیە یەکێک لەو پای ئەساسیەتانە کە هەیەی مەسلەی ئازادیە مەسلەی دادگەراییە مەسلەی هەڵبژاردنە دەسا و دەستکردنی دەسەڵاتە هەموو ئەمانە چێتە چوارچەوەی ئەو دیموکراسی کەم باسیەکەم بەڵام دیموکراسی کۆن ئەوەی کە لە مێژوە هەبوو بۆ شازێ نەبوو کە هەموو تاکەکان بە یەک ئاست بە یەک با بڵین مافی دەنگدانیان هەبێ بەڵام لەم دیموکراسیکەم باسەکەن دیموکراسی لیبراڵە ئەو یەکە هەموو تاکەکان مافی ئەوان هەیە بەشداری بکەن لە پرۆسەیەەکە کە پێوتێ پرۆسی هەڵبژاردن کە یەکێک لە بنەماکانی دیموکراسی ئەگەر بینە سەر هەرێمی کوردستان ئایا لە هەرێمی کوردستانە بنەماکانی دیموکراسی ئەوەی کەمە پێڵەن دیموکراسی لیبرام گەشەی کردو یاخود ئەوەی کە پێ وترێ لەم سی شێدووە بە بڕای من لە دوای ساڵی 1990ەوە کە پێگەیەکی جوگرافی لە هەرێ با بڵین لە عێراقا بۆ کورد بەدەست هات ناومانە هەرێمی کوردستان هەوڵ درا ینی سەرەتاکانی هەوڵ درا کۆمەڵێک پرسی دیموکراسی بێن تەکایەوە بە حوکمی چی؟ بە حوکمی هەرێمی کوردستان دەرەنجامی شەپۆلی سێمی دیموکراسی هاتەکە لەو ساتە وەختەی کە هەرێمی کوردستان بوو بە هەرێمێک لە عێراق با بڵێن جوگرافیەکی بۆ جیاکرایەوە لە چوارچێوەی ئەو شەپۆ لە فراوانی دیموکراسی بوو کە پێوتە شەپۆلی سێمی دیموکراسی لە جیهاناتەکە دەرەنجامی ئەمە هەرێمی کوردستان یاخود ئەو خەڵکی کوردستان لە ستەم ڕزگاری بوو هەوڵ درا با بڵێین نیزامی پەرلەمانی بهێنتە کار و لە ڕێگەی ئەوەشەوە بەشداری سیاسی و مەسایلی مافەکانی مرۆڤ و ئازادی بەرقەرار بێت بەڵام بەداخەوە هەر لەگەڵ دەستپێکردنیە هەرێمی کوردستان پێچەوانی ئەم شەپۆلە با بڵێ ئاراستەکەی کردەوە ئێمەوە زانین هەڵبژاردنمان کرد بەڵام حکوومەتمان دروست کرد بەڵام نەمانتوانین سیستەمێکی دیموکراسی دروستکەین بەڵکو درەنجامی ململانی پارتی شۆڕشگێڕی لە هەرێمی کوردستان لە شەڕێکی ناوخۆ هاتە کایەوە، هەتاکو دوو هەزار و شەش دوو حکومەتی جیاواز لە هەرێمی کوردستانا هەبوو، ئەوە ناچنە سەر تەفاسیلی ئەوانەی کە چی کرا، هەموو ئەوانەی لە هەرێمی کوردستانا کرا پێچەوانەی بنەماکانی دیموکراسی و مەسەلەی مافەکانی مرۆڤ بوو، ئەگەر با بڵێین دیموکراسی بە مەرکەزێت وەرگرین پێچەوانەی هەموو بنەماکانی دیموکراسی بوو. سایلی عدالەتی هێش جیاکاری هێنایەکایەوە مەسایل ناوچەگەری هێنایەکایەوە خەڵک بەبێ تاوان نەکوژرا بەندی خانەکان پڕبووم لە خەڵکی ئازادی خوارد ئەو خەڵکانی خو جیازی فکریان هەبوو لەگەڵەوە حزب سیاسی کە لەو ناوچە باڵا دەست بوو بڵێ ئەمە بۆ بە بنەمایەکی ئەساسی لە هەرێمی کوردستان بڵێ بڵێ کاگاریان مەبەستی تۆ لێرە ئەوەیانی ئەم پرۆسەیە بوونی هەیە بەڵام وەکو خۆی جێبەجێ نەکراوە تەنها ئەوەیە کە بە ڕووکەش گفتوگۆی لەسەرەکرێ بەڵام کاتێ دیتە سەر کردار هیچ کردارێک لەسەر بنەماکانی دیموکراسی کاری لەسەر نەکراوە پێویست ژیان خان بووی ئەوە تەواو بکەم بە ڕێک وایە ئێمە لە 2000 و با بڵێن لە دوای ڕوخانی بلوکی ڕۆژەڵاتەوە بلوکی با بڵێن کێتی سۆڤێت شتێک هاتە کار پێمان وت شەپۆلی سێمی دیموکراسی بەڵام ئەم وڵاتانەی کە بە چوارچەی با بڵێن لە چوارچەوی شەپۆلی سێمی دیموکراسیە بە حساب دیموکراسیان بەرقەرار کرد لە وڵاتەکانیان یا خۆت مرتەکە زات یاخ بنەماکانی دیموکراسیان بە حساب بچەسپێن هەر یەکسەر زوو بە زۆی فترێکی کەم بەشێکی زۆریان پێچوانی ئاراستی دیموکراسی با بڵین مەبادەکانی خۆیانیان خستەوە گەڕ یعنی ئەوەیە ئەوان بە دەرەنجامی شەپۆلی سێمی دیموکراسی هاتنەکەەوە بەڵام بە پێچوانەکەەوە ڕۆشن و هەرێمی کوردستان بۆ شازە ڕۆژ هەر لە هەرێمی کوردستانە شتێک نی ناوی دیموکراسی بی ئەوەی کەمێ پێڵێن دیموکراسی لیبرا لە هەلێ لە هەرێمی کوردستانە بەداخەوە تەنها شتێک هەیە کە پێوتری هەڵبژارن بەشێک مەفهومێکی گشتی هەیە خود ڕۆشنبیرێکی گشتی هەیە هەڵبژارن برتێ لە دیموکراسی بەڵام ئێمە وازانی هەڵبژاردن یەکێکە لە پایەکانی دیموکراسی بەڵام کام هەڵبژاردن ئەو هەڵبژاردنەی کە بێخەوشە هەڵبژاردنێکە کە تەزویراتی تا ناکرێت هەڵبژاردنێکە کەەوە خەڵ بە ئازادی خۆی دەنگەدا نەخود نەکوتنانی ببڕێت زای سیاسی بدرێت دەربکرێت لە وەزیفەکەی بۆیە ئەمەی لە هەرێمی کوردستانە هەیە تەنانەت یەکێک لە بنەماکانی دیموکراسی کە هەڵبژاردنە ئەوەی شک خۆی جێبجێنات ئێمە دقت بە لە ساڵی 2009 کە هەوڵێک هەبوو بۆ دروستبوونی با بڵێ هەنگاوێک هەبوو بۆ لە مسکردنی دیموکراسی زوو بە زووی هێزە دەسەڵاتدارەکان پەلاماری خەڵکیاندا دەرەنجامی ئەوە دەیان خەڵکیان بڕاو کرا لە کاری خۆی دوور خرایەوە ئەمە بە حساب بەشداری کردووە لە پرۆسیشی دیموکراسی یاخود یەکێک لە بنەماکانی دیموکراسی کەویش هەڵبژاردنە بەدەر لەوەیش کە ئێمە بینیمان تەزویراتی دنیا کرا بەرحاڵ لە هەرێمی کوردستانە دیموکراسی ئەم دیموکراسی پێناسە بم شازە ئەکرێن ئەمانە پیانەوترێ دیموکراسی ستەمکاری ڕکابەر یاخود ئەلستبدادیە تەنافسیە یعنی بە ڕووکەش بەحساب هەڵبژاردن هەیە بەس هەڵبژاردن بۆ بەردەوامیدانە بۆ فۆرمە دەسەڵاتی کە هەیە دەسەڵاتی ستەمکاریە چۆن ستەمکاری هەر کاتێک دەسەڵاتی سیاسی بۆنمە لە هەرێمی کوردستانە دیموکراسی ببێ بە هەڕەشە بۆ سەری چێکات دێتەوە دووبارە پێچەوانی بنەماکانی دیموکراسی مامەڵاکە ئەمەمان لەکەیا بینی لەو کاتێک کە دەرگای پەرلەمانی هەرێمی کوردستان داخن پەرلەمانی کوردستان هەوڵێکی ئەوەیدا کە جۆرێک لە جۆرەکان بنەماکانی دیموکراسی یاخود هەوڵی چەسپاندی بنەماکانی دیموکراسی بدا و دەساو دەستکردنی دەسەڵات لە یەکێک لە پێگەکانی دەسەڵاتی تەنفیزی بێتە کایەوە ئێمە بینیمان یەکسەر دەرگای پەرلەمان داخرا کەوا بێ تەنها هەڵبژاردن و ئەو بنەما دیموکراسیانی لە هەرێمی کوردستان هەیە هەر کاتێ بوو بە هەڕەشە بۆ سەر پارت دەسەڵاتەکان ئەو کاتەیە بە تەواکی لە کارەخت ئەمە بۆیە پێیانە وترێ لە پێناسەی دیموکراسیە ئەم جۆرە نیزامانە پیانە وترێ ستەمکاری ڕکابەر یعنی ئەوەیە کە نیزامەکە ستەمکاریە بەڵام جۆرێک لە جۆرەکان هەڵبژاردن یان بنەماکانی هەڵبژاردنی هێناتەکایەوە ئازادیەکی سنووردار هەیە ڕێگەدا ڕۆژنامەگەری تا حدێک کاری خۆی بکە ئەمە بۆ شازە پێناسەکە چکە ئەمە ناسکرێت پێناسی بکەین بڵین دەسەڵاتێکی ستەمکاری تەواوە لەو لاشەوە ناتوانین بڵێن دیموکراسیە ڕاستە هەڵژاردنکە بۆ یشتی مەفهومێکی تازان هێنایەکەوە لە نێوانی دیموکراسی و ستەمکارە پیان وکرا ستەمکاری ڕکابی ئەوەیە کە نیزانەکە ستەمکاریە بەڵام لە هەمان کاتشە کۆمەڵێک بنەمای دیموکراسی تیا لەوانە هەڵبژاردن بە شتیوازێکی ڕووکەشی مەسلی ئازادی ڕۆژنامەگەری هەیە ئەحزابی ئۆپۆزیسیۆنی سنووردار هەیە بەر حاڵ بەم شازێ بڵێ ماوساریان ئێمە وەک دەزانی هەڵبژاردن لە پێشمانەوە خۆشە تیشکت قسە سەر ئەوەی کە یەکێکە لە بنەماکانی دیموکراسی کە کاری لەسەر کراوە بەڵام بەپێی ئەو ڕێکارانە نەبووە کە پێویستە هەڵبژاردنێکی گونجاو بێت لە ئێستاشدا بەپۆی بەهۆی ئەوانەی کە لە ماوەکانی ڕابردوودا ڕوویداوە لە حکوومەتتی هەرمی کوردستان و ئەندام پەرلەمانانی کە پێشتر ڕۆشتونەتە پەرلەمان ئێستا بەشێکیان سربەخۆی خۆیانیان ڕاگەیاندوە تا بە سربەخۆیی خۆیانیان کاندید کردووە ئەم بوونی سەر بە خوێچ کاریگەری ئەبێ لەسەر سیستەمی هەڵبژاردن و سیستەمی دیموکراسیش بە تایبەت لە هەرمی کوردستان ژیان خان بۆ جەنات و بۆ بینەرانیش لە هەرێمی کوردستانە تاک ناتوانێت گۆڕانکاری دروست بکە بە بڕوای من ئەم فۆرمە لە حکومڕانیە زۆرجە خەڵکی با بڵێن چاوبەست دەکا بە هێنانی با بڵین فۆرمی نوێ بۆی بڵێ بە خەڵ بڵێ ها منەوەشی تازم کردو دقت بێمە لە 2009 دوای 2009 با بڵین کوتلەیەکی ئەگەر کوتلەیەکی فەرمیش نەبێ با بڵێن هاوپەیمانەیە تیشی ئۆپۆسیۆنی زۆر کارە لە هەرێمی کوردستان هاتەکە و لە چەند حسابێکی سیاسی و لە دۆخێک شابوو کە با بڵێن هێزی مەدەنی پارسەنگی هەبوو ئەمانە ڕاست توانیان فشارێکی گەورە لەسەر با بڵێن دوو حزبی دەسەڵات لە هەرێمی کوردستانە دروست بکەن بەڵام نیان توانی بە تەواتی پێکانی دیموکراسی بچەسپێنین بە حکومی بەتایبەتی مقەنەعات وایە شەڕی داعش ئەم پاشەکشەی پێکردین بۆی بەڵام لە ئێستا دیقەت بە ئەم با بڵین ئۆپۆسیۆن بە شوازێک لە شوازەکان ناشرین کرا لە چەند ساڵی ڕابردوە لە عێراق بە گشتیا فۆرمێکی نوێن هێنایەکایەوە ئەمە دەرەنجامی ئەو خۆپشاندان و ناڕزایانە بوو کە لە عێراق هاتەکایەوە وتیان لیستی سربەخۆ هێنەکە لیستی سربەخۆ بریتێ لەوەی هەر کەسێک بە سربەخۆ توانێت بەشداری بکە بەڵام ئەمە ئەم فۆرمەیە تەنها بۆ چاو بەسکردنی خەڵکە بەشێک لەم سەربەخوانە بە ئاشکرا و بە نهێنی دەسەڵاتی ستەمکاری ڕکابی چ لە هەرێمی کوردستان چ لە عێراق پاڵپشتیەکە بۆچی چکە بڕای وایە دەسەڵاتی ستەمکاری هێزێکی سیاسی بۆ منە با بڵێ ئۆپۆسیۆنێکی سیاسی کە دروستە بێ لە هەرێمی کوردستانە پێم وابێ سی دوو کورسیان هەبوو بەڵێ. ئەمە بە مشتێکی بەهێز لە دەسەڵاتی ستەمکاریەدا کاریگەریی زۆری هەبوو لە سەری ئەمە بە شکل و خزمەت گوزاریانی ئەمڕۆی بین ئەو گۆڕانکارانی ئەمڕۆی بین لە هەرێمی کوردستانە دەرەنجامی ئەوەیە بەڵام ئێستا لە ماوەیەکی دوای ئەوە هات ئۆپۆسیۆنی بە تەواتی پەرتەوازە کرد بە هەر شێوازێ بێ پەرتەوازەی کرد و دانەدانەی کرد ئێستا کەسێک بە ناوی سربەخۆوە خۆی هەڵەبژێرێ بە تاکە تاک ناتوانێت کاریگەری لەسەرم دەسەڵاتە هەر ئەمانە تەنها بە بڕوای من بمبورن ڕەنگە خەڵکانی تر هەیە جیاواز بە لە دوئیفکردنەوە من لەما ئەمانە تەنها ئەتوانن جیفانی ئەو کەسانە خۆیان پڕ بکەن چونکە ناتوانن بەسری دیموکراسی بەرەو پێشەوە بەرن لەبەرچی لەبەرەوەمە دەسەڵاتی ستەمکاری ئەمەی پێ خۆشە و ئاڵپشتی شانەکە بۆچی لەبەرەوە تاک تاک بوونەوەی هێزە معاڕزەکان کاریگەری هیچی نابێت لەسەر دەسەڵاتی سیاسی بەڵێ. هیچ کاریگەریی نابێ لە سەر دەسەڵات با گریمانەوەمان کرد لە هەرێمی کوردستانە چوار ئۆپۆسیۆن دەرچوو یا پێنج ئۆپ- پێنج با بڵین کاندیدی سەربەخۆ دەرچوو لە بەغا لە بەرامبەری با بڵێن چل و ئەوەنە چی پێکرێت تەنها ئەوەی پێکرێت لە ڕاگەیاننا بڵێ ئەمانە دزن ئەمانە وایان کرد هیچ گۆڕانکاریکی مەلموسکراو ناکەن بە بڕای من بە پێچەوانەوە ئەمە خۆی بۆ خۆی لێدانە لە مەسلی دیموکراسی لە هەرێمی کوردستان لە عێراقشە چکە بە تەواوەتی با بڵین ئاستی بەشداریکردنی سیاسی هاوڵاتیان لە چوار ساڵ و لە هەشت ساڵی ئایندە بە تاوەتی لاواز دەکەن یعنی من دقت بە لە 2009 ئاستی بەشداریکردنی خەڵکی ناڕاز لە هەرێمی کوردستانە بەرز لە ئێستا وردەور لە لاواز بوو ئێستا وای لێ هاتووە بە با بڵێ ئەم لاواز بوونە بۆی شرعەت بدا بە دەسەڵاتی ستەمکاری دێن با بڵێن بە ناوی سەر بختەمامە لە عێراق و هاتوتەکایەوە بە ناوی سەر بەخۆبوونەوە ئەڵێن ئەمە شەرئدانێکی ترە بەم فۆرمە ستەمکار ئێستبدادی کە لە عێراق هەیە ئەو مهمەوەی خەڵکانی ئازادی خواز بەناوی خوانەوە خەڵکانێکی سەر بەخۆتوان بەشداری لەم پرۆسا بکەن بەڵام بە پێچوانەوە بە بڕای من ئەمانە خۆی بۆ خۆی با بڵین بەهێزکردنی دەسەڵاتی ستەمکاریە لە هەرێمی کوردستان و لە عێراقشە چکە گومان هەیە لە هەڵبژاردنەکانی هەرێمی کوردستانیشە ئەم فۆرمە بهێنێتەوە جێبەجێ بکرێت بە بڕای من نەک دیموکراسی استقرار پێدا بە پێچوانەوە دەسەڵاتی ستەمکاری استبدا با بڵێن ستەمکاری ڕکابی لە هەرێمی کوردستان عراقا بڵێ مامۆستاریان بوونی ئەم سیستەمی حکومڕانێ لە هەرێمی کوردستان کە وەک باست لێوە کردکەبوونی هەیە و بە تایبەت ڕەنگیشی داوەتەوە لەسەر پرسی دیموکراسی ئەمێ بزانم ئاستی هۆشیاری خەڵک لێرەدا چییە؟ ئایا لە ماوەکانی ڕابردوودا وەک خۆت ئاماژەت پێکرد ئۆپۆزیسیۆن هەبوو دەنگی ناڕازی هەبوو بەڵام ئێستا پاشەکشەی کردووە ئایا ئاستی هۆشیاری خەڵک گەشتوتە کوێی ئەم بابەتە؟ لێت ناشارمەوە ئاستی هۆشاری خەڵک وەکو تێفکرینی زۆ زۆر جیاوازترە گەشی باشی کردو لە ڕابردو بەڵام گرفتێکی گەورە هەیە با بڵین جۆرێک لە فەوزا دروستکە لە ڕێگەی سوۆسیال میدیاوە با بڵین ئێوە کە خۆتان لەناو ئەوواقعان سوۆسیال میدیا ڕۆڵێکی خراپی هەیە لە ئاراستەکردنی تێفکرینی هۆشیاری خەڵ لە هەرێمی کوردستانە یعنی ئمە لە ماوەی ڕابردووە وەکو چاودێرێک من دقەتیۆم داوە سوۆسیال میدیا توانیوێتی عقلی با بڵێ ئاراستەی بیرکردنەوەی ئێمە بگۆڕە بۆ زۆر شت بۆ من لە پڕەکایەت ئەزمەی با بڵێن نەخۆشخانەی هیوا هەیە لە پڕەکان ئەزمەی فلان شوێن هەیە لە پڕەکان ئەزمەی فلان شت ڕوویدا فلان کەس لی درا هەموو ئەمانە کۆمەڵێک با بڵێن کردەی ڕێکخراون کە لەلایەن گروپی با بڵین سۆشیال میدیای ئاراستەکراوە کە کۆمەڵە گروپی دەسەڵات لە هەرێمی کوردستان ئاراستانەکە ئەنجامەدا واتا مامۆستا لێرە ڕاتەگرم تۆ ئەڵێ سۆشیال میدیا لە ئێستا هۆکارە بۆ پەرتەوازەکردنی مشکی هاوڵاتیان سەبارەت بە پرسەکان بە دەقیقی وایە بە دەقیقی ینی بەبێ ئەوەی بەبێ ئاگایی خۆمان ئاراستەمانەکەم بۆ کۆمەڵەشت یعنی هەتا لە مەسلەی پرسی کاندیدی سربەخۆ لە مەسلەی با بڵین لاوازکردنی ئەحزابی ئۆپۆسیۆنە لە ماوەی ڕابردووە کۆمەڵە حزابی ئۆپۆسیۆن هەبوون ڕەنگە هەڵی سیاسیان کرد بەڵام هەڵە سیاسەکان بۆ ئاراستە گەورە نەبوو دیقەتە دەی وەها با بڵین ناشرین کرا بە تەواوەتی خەریکە تەواو شتێک نامێنێ بە ناوی حزابی ئۆپۆسیۆن ئێستا بایەخدان بۆ یەکە کاندیدە سەربەخۆکان بەڵام دقت بە کاندیدە سەربەخۆکان چی مەفهومێکە دەن یعنی کامە پرۆژیان ئەگەر دقت بین لە چەند ڕۆژی ڕابرا دقەتمدا جگە لە هەنێ وشەی بازاری جگە لەوەی کە بەرامبەرەکە بە دز و جەردە تەشبیهەکە هیچیکە ناخاتە بازار بۆچی لەبەرەوە پرۆژەی پێنیە کە پرۆژەی پێنی ئەزانەی خەڵکانێک هەیە حەز بەمەیە کە تۆ مهمێ جوێن بێ بەدەسەڵاتی با بڵین ستەمکاری دەنگی پێدا بەڵام ئەمە ئەمە گرفتێکی گەورەیە کەسی ئۆپۆسیسیۆن یاخود ئەو کەسی سربەخۆن ئەبێ پرۆژەی هەبێ پرۆژەیەکی دەسە جەمعی هەبێ بۆی لەم دەسەڵات ئەستەمکارە ڕزگارمەکە بەڵام هیچێک لەمانە ئەمەی پێ نیە دقەت بە جگە لە جوێن تاکو ئەم لە حزەیە من وەکو چاودێرێک متابعی بەشێکی زۆر لە کاندیدە سەر بەخۆ کاریگەرەکانەکەم نەتەوانین کە تازە هاتنتەکایەوە جگە لە وشن جوێن جگە لە کۆمەڵێک مستەلەحاتی بازاڕی هیشتێکی تیان بە ئێمە نەداوە کە با بڵێن خەڵکی ئێمە دڵخۆشکە واتا هیچ پرۆژەیەکیان بە تایبەت لەسەر پرسی هەڵبژاردن و دیموکراسی و ئازادی ڕادەربڕین پێیان نییە بە دڵنیاییەوە ئەو قەنەعەت وایڵێ گرنگەوەی من ڕێگە نادەم هەر جوێن بەمادەم ئەمە ناشرینەکەم قەنەعەتی تەمامە ئەم قەنەعەتە لای خۆی وان نییە قەنەعاتیشتر هەیە لای کاندیدەکە یاخود ئەو کەسی کە ئاراستەیەەکە بەڵام منی دەنگدەر تێفکرینم دەرەنجامی سوۆسیال میدا بە تەواتی ئەگۆڕێ بەڵام بەرامبەر مش خەڵکانێکی هۆشیار هەن کە با بڵێن ڕەنگە بایکۆتی هەڵبژارنەکە بکەن ئەمە خۆی بۆ خۆی بایکۆتکردن ئەم جۆرە لە تێفکرین بڵاوکردنە هەموو ئەمانە خەسارە لە مەسلەی دیموکراسی لە هەرێمی کوردستان و لە عێراقیشە کە بە بڕوای من سۆسیال میدیا ڕۆڵێکی کاریگەری گەورەی هەیە چکە ئێستا تێفکرینی ئێمە بریتینە لە تەلەڤزیۆن بەڵکو بریتە لە سۆسیال میدیا هەموو تاکێکی ئێمە مۆبایلێکی پێ بەلایانی کەمەوە ڕۆژانە دو سعات ئەم جۆرە تێفکرینان ئەخ بابڵێ ئەناخەنە ناخیانەوە یعنی بەڵێ چەسپێنێ لە سەریان بەبێ ئەوەی بیر بکەیتەوە تۆ تەماشاکەی خۆت بۆ خۆت دژی بنەماکانی دیموکراسی شتێ فکرین پێ بەڵێ مامۆستا دێمە لای کۆی بابەتەکە لەسەر پرسی دیموکراسی ئاستەنگیەکان چین کە بۆی دروست دەکرێت ئەوەی کە خۆت بەدوات هاچوون بۆ کردبێ و لە کۆی پرۆسەکان لە هەرمی کوردستاندا بە تایبەت لە بواری سیاست کە بوونی هەیە دیارە لەم پەر و بربەستەکان لە بەرامبەر دیموکراسی لە هەرمی کوردستانە زۆر هەن بەداخەوە ڕۆژ لە ڕۆژ بم لەم پەرانە زیاتر ئەبن نەک کەمتر بن یعنی بە بڕای من ئەوەی لە هەرێمی کوردستان هەنگاوی بۆنرێ بەداخەوە وردە وردە لە مەفهومی دەسەڵاتی ستەمکاری ڕکابی کە یعنی من یعنیوانی دیموکراسی و ستەمکاریە بەرەو ستەمکاری ئەڕات مەسلی ئازادی ڕۆژنامەگەری هەتا بێ بەرودوا و ڕاخۆتان ئاگدان دەیان خەڵک لەسەر مەسلی ئازادی لە هەرێمی کوردستانە لە زیندانەکان حکم دراون مەسلەی با بڵین کە ڕۆڵێکی گەورەی هەیە لە مەسلەی چەسپان دیموکراسی نەبوونی با بڵێن فرەملی نەک با بڵێن فرەسێزی چەکداری لە هەرێمی کوردستان ئەگەرچی هەمویان لە ناونیشانە با بڵێ هێزی ڕێکخراون بەڵام لە لە ئاوئاستی واقعبین ئەم هێزانە هێزی سەر بە کەسن سەر بە گروپەکانن ئەمانە ناهێڵن ڕێگە نادە مەسەی دیموکراسی بەرەو پێشەوە بڕە مەسلەی هۆشاری تاکە هۆشاری تاک لای ئێمە درەنجامی وەکو پێشوتم سوۆسیال میدە تەفکیری ئەڵسەم بردو بە هەزاران لە ئێستا بەلای تاکێکی با بڵێ خەڵکی گەرمیانەوە گرنگ نییە چێ هەڵ هەڵبژارنەکانە باتۆ گرنگ ئەوەیش چێ جوود سایدی کلا سلێمانی بۆ تاواکەیانی ئەوە بەلایەوە گرنگە ئینسا مەسلی ئازادی کە یەکێک لە بنەماکانی دیموکراسی لیبرالی گرنگ نییە بەڵکۆ گرنگە خەڵکەڵێ ئەگەر دەسەڵاتێکی ستەمکاریش با بڵین حاکمێکی ستەمکار بەس عادل بێ ینی عادل شێوەیە کە خزمەت گوزارەکانی با بەڕێوەنەک عادل بێ لەوەی کە مافی خەڵک پێشنەکە بەرحاڵ بەداخەوە لە هەرێمی کوردستانە ڕۆژ لە ڕۆژ بێ لە عێراق شا ڕۆژ لە ڕۆژ بێ لەم پەرەکانی بەرامبەر بەردەم دیموکراسی و چەسپان دیموکراسی زۆر زۆر فراوانترە بێ ئەوەی کە پێوترێ پایەکان دیموکراسی تەنها هەڵبژاردن ماوە هەڵبژاردنیش با بڵین جۆرێکە لە جوانکاریکردن بۆ ئەم سیستەمە ستەمکاریی کە لە عێراقا هەیە کە بە بڕای من ناتوانێت با بڵێ ئەگەر لە پەرلەمانیشا پ کەسی ئۆپۆسیۆنیشە بێت بەڵام ناتوانێت گۆڕانکاری بکە بڵێ ئەم جۆرەك لە چەقینە یاخود وەستانی پرۆسی دیموکراسی لە هەرێمی کوردستانە ئەحزابی سیاسی دەسەڵات ناچار بکە بۆ ئەوەی خەڵ بێدەنگ بێ چکە هێزێکی گەورەی با بڵێن شاراوە بەرامبەری دروست نەبێ هەریش نەبێ خزمەت گوزارەکان لە هەرێمی کوردستانە بەرەو پێشەوە بەرە ڕەنگە تێفکرینی خەڵکی ئێمە ئێستا لەم قۆناغا ئەوەی خزمەت گوزارەکان بۆ باش لە چەند ساڵی ئایندە دۆخێکی با بڵین ئەسکەری نوێ لە عێراق و هەرمی کوردستانە نێتەکە بەڵێ مامۆستا دێمە لای کۆتا پرسیارم لە کۆی ئەو گفتوگۆیی کە ئەنجامماندا و ئەو گرفتانەی کە هەن و ئاستەنگیانەی کە هەیە بەرامبەر بە پرسی دیموکراسی کە بچووکراوەتەوە تەنها لە پرۆسی هەڵبژاردن و ئێمە کۆمەڵێک پرۆسی دیکەمان هەیە کە تەنها بانگەشەی بۆ ئەکرێ و دیموکراسی بوونی هەیە بەڵام لە بنەڕەتدا ئەوە نییە کە ئەچێنەوە بابەتەکەەوە ئەمێ بزانم ڕێگە چارەکان چین بۆ ئەوەی پرسی دیموکراسی ببێ بە پرسێکی سەرەکی و لە سەر جەم بوارەکان ڕنگ بداتەوە تەنها ئەو پرۆسە هەڵبژاردنە نەبێت کە تەنها بە ڕووکەشە بۆ نمونە کە بەپی بەرژەوەندی و خواستی هاوڵاتیان نییە. واللهی ژیان خان پێم وا بێمە پرسیارە بە لەم تحان بێت و قرسنین پرسیارە لەبەرەوەی زەحمەتە تۆ بتوانین لە شتێکی ئاوا بڵین چۆن چارەسەر ئەکرێ بە بڕای من چارەسەرکردنی تۆزێ جۆرێک لە جۆرەکان بۆ بە محاڵی تەنها ئەوەندە ئەڵێم وەکۆی پێشتر ئاماژەم پێدا ئێمە بەم شوازە ئەڕۆین ینی بەم شوازەی کە پایەکانی دیموکراسی لە هەرێمی کوردستان و عراقانین بەردەوامی ئەبێ بەڵام ڕەنگە چەند ساڵی ئایندە ڕنگدانەوەکان وردەوردە بەرەو باشی بڕواگەربێت و دۆخی ئەمنی لە عێراقا لە هەرێمی کوردستانە ئیسقراری هەبێ فێزی تری وەکو داعش دروست نەبێت یەکێکتر لەو لەمپەرانی کە لەبیرم چوو مەسلەی تدەخلات یاخود دەستێوەردانی هێزە ئەقلیمیەکان ئەگەر نەمیانی دەستێوەردانی هێزە ئەقلیمیەکان بۆ هەنێک ئەحزابی سیاسی لە عێراق و هەرێمی کوردستانیشە بە بڵێن بە تایبەتی ڕەنگە یەکێ بە لەو شتانی کە لەم پەرەکان لە بەردەم چەسپانی دیموکراسی لە عراق و هەرێمی کوردستانەکەم بکاتەوە بەر حاڵ وەڵامدانەوەی ئەوەی کە جەناب پێڵەی بە کۆمەڵشتی با بڵین کۆنکریتیا خۆ شتێکت نەمسی بکەین تۆزێ مەحاڵە بەڵام ئاستی هۆشیاری خەڵ بەرەو پێشتونی هۆشیاری خەڵ تێگەشتنی لەوەی کە چۆن ئاراستە ئەکرێ ئەمانە ڕۆڵی ئەبێ لە ئەوەی کە هەم دیموکراسی لە هەرێمی کوردستانە وەچەرخانێکی تازە بکە هەم لەگەڵ ئەوەشا کاریگەریە بێ لە حزابی سیاسیشکەوە وردە وردە گۆڕانکاری دروست بکات لە چی لە فۆمی کارکردنی خۆی چکە دقت بە لە 2009 پێش 2009 دۆخێکی سیاسی لە هەرێمی کوردستان هەبوو لە دوای 2009 بەڕاستی حزابی دەسەڵاتیش خۆشیان دەستیان کرد بە گۆڕانکاری چ لە مەسلەی ئازادیا بێت چ لە مەسلەی خزمەت گوزارەکان بێت چ لە مەسلەوەی کە با بڵین مل بدەن بۆ هێزە مەدەنیەکان بە گشتی یاخود مل بدەن بۆ فشاری خۆپشاندان و شقام بەڵام لە دوای هاتنی داعشە بە حکمەوەی هێزی میلیتاری یاخود ئاسکەری زیاتر باڵا دەسە دقت بە پارتەکانی دەسەڵات لە هەرێمی کوردستان بلیان بۆ خۆپشاندانەکان نادا بەڵکو قەنعاتیان وا بۆ هێزی ئاسکەریە تحکومەکە لە هەرێمی کوردستان نەخوت نەک هێزی مەدەنی بە بڕای من ئەگەر ئەچمەوە سەر قسەکەی پێشترم ئەگەر عراق و هەرێمی کوردستان جۆرێک ئارامی بەخۆی ببینێ وردە وردە هێزە مەدەنەکان ئازیزانم ئەوەی گوێبستی بوون بەرنامەیەکی تایبەت بوو لە سەر پرسی دیموکراسی لە هەرێمی کوردستان وەک دەزانن ئەمڕۆ پەنزەی ئەیلول بە پرسی بە ڕۆژی گیانی دیموکراسی لە هەرێمی کوردستان و لە ساڵی 2010ەوە و لەلایەن کۆمەڵی گشتی نەتۆی گرتوەکانەوە بە مەبەستی هاندان و پاراستنی بنەماکانی دیموکراسی ئەم ڕۆژە دیاری کراوە بە مەبەستی ئەوەی کە داوا کراوە لە سرجەم ڕێکخراوەکان و هاوکات وڵاتان بۆ ئەوەی ئەم پرسە بکرێ بە پرسێکی گرنگ وە بە هەند وەربگیرێ بۆ گفتوگوۆی زیاتر لەسەرم بابەتەوە چەندین پرسیار کە ئەمڕۆ لە بەرنمەکەمان تاوتێمان کرد لەسەر هۆکارەکانی دیاریکردنی ئەم پرسە و دیموکراسی لە هەرمی کوردستان چۆنە و ئالنگارەکان چین و بوونی سیستەمی حکمڕانی چ کاریگەری هەیە لەسەر پرسی دیموکراسی لە هەرمی کوردستان و ئاستی هۆشیاری تاک لەسەر ئەم پرسە چۆنەکە وەک میوانەکەم ئاماژە پێکرد ئاستی هۆشیاری تاک لە ئێستادا گەشتۆتە ئاستێکی زۆر باش و ڕەنگە لە چەند ساڵی داهاتوودا پرسی دیموکراسی ببێ بە پرسێکی گرنگ و لەمسێکی بۆ بکرێ بەڵام لە ئێستادا تەنها لە پرۆسی هەڵبژاردندا بچوو کراوەتەوە و تەنها پرسی دیموکراسی پرسێکی دیموکراسی ستەمکارە لە هەرمی کوردستان کە جێبەجێ ئەکرێت وەک دەزانن لە سەر جەمبارەکاندا تەنها بانگەشەی پرسی دیموکراسی ئەکرێ بەڵام کە دەچیتە ناوەڕۆکی بابەتەکانەوە کە هەر بابەتێک ترسی هەبێ بۆ سەر دەسەڵات و حکوومەت و هاوکات حز بە سیاسەکان پرسی دیموکراسی لە نێو ئەم بابەتەدا ون ئەبێ بۆ گفتگوی زیاتر لە سەرم بابەتەم ڕۆ لەگەڵ ئاریان ڕەوف شارەزا لە بواری زانستە سیاسەکان و هاوکات مامۆستای زانکۆ کە بە شوێکی ڕاستەوخۆ لەسەر هێڵی تەلەفۆن لەگەڵماندا بوو